سڵاوان لێبێ ئازان لە بەرنامە ڕۆژێک تررا لە ڕادوی دەنگەوە هاتیینە خزمەتی و ئازیز و خۆشەویست بەرەزان وەک دەزانن ماوەی چەند ڕۆژێکە بنکەی کارتی نیشتیمانی لە قەزای کەلار کراوەتەوە و ئەم بنکەیە وەکەزانم قەرەباڵغێکی زۆری لەسەرەوە ئێستا ئێمە لەسەر هێڵەکانمان بەڕێز نەقیب کارم کارانی برایم بەرپرسی بنکەی کارتی نیشتیمانی کەلارمان لەگەڵدای ئەمانوێ پرسیاری لێ بکەن لەسەرەوەی کە کارتی نیشتیمانی چییە و بۆچی گرنگە بۆ وڵاتیان نەقیب کاروان سڵاو لێبێ سەرتاگەر پێمان بڵێ کارتی نیشتیمانی چییە و بۆچی گرنگە بۆ وڵاتیان بەڵێ سەرەتا سڵاو لە هەموو بینەرانی رادیۆ بەڕێزەکەتان من نەخی کەڕێنزایم سەرەکی فەرمانی کارتی نیشتمانی کەلار بەڵێ کارتی ئەلکترۆنی بەڵگەیەکی ڕسمیە ئەلکترۆنیە بۆ ڕایکردنی مامەڵی هاوڵاتیان بۆ دووربوون لە هەموو دەستکاریە یان تەزویرکردنێ کارتی نیشتمانی بریتە لە بەڵێن بەڵگەیەکە بریتە مهمی ئەو بەڵگەی لەوایە کە هەم بە کوردی تایەتی و بە هەم بەڵگەکان نووسینەکەی هەم کوردیە هەم عربیە کە پێک دێ لە ناوی سیانی لەقەت ناوی دوانی دایک حاڵەتی جنس لەگەڵ گروپی خوێن و ناوی ئەمە لە پێش لە پاشی لە پشتی بەڵگەکە دیاری کردووە بۆ ماوەی دە ساڵە لەگەڵ ناوی شوێنەکە، لەگەڵ موالیدی کچەکە، لەگەڵ ڕەقەمێکی عایلی کە ئەم ڕەقەمە زۆر زۆر گرنگە بۆ دواڕۆژ بۆ چونکە ئەم کارتە قابیلی دەستکاری تەزویر کردن نیە ئەم بەڵگەیە بچوکە کە پێتە بەڵگەیەکی زۆر بچوکە ئەلکترۆنیە شتێکی زۆر متەتەورە کە لە ناوەندەوە لە بەغاوە سەرپەرشتی ئەکرێت ئەم کارتە بۆ بانە ڕۆژ بۆ منە بۆ سێتەرەکان بۆ حدودەکان بۆ مەتار بۆ محاکم بۆ ئەم شوێنانە جیهاز دائەنرێت ئەو کاتە پێویست ناکات تۆ لەگەڵ خۆ جنسێ شاجنسێ عەقدی زەواج ناکات کۆمەڵێ شت ئەو بەڵگانەی کە بۆ منە کۆمەڵێکی زۆر مەعا لەگەڵ خۆت بووی تەنها ئەم کارتە ئەوەی لەوێ جیهازێک هەیە کە داخلت کرد مەلەفی تۆ کامل دێتە بەردەستیان یانی کار ئاسانیەکە بۆ هاوڵاتی بەحقت. بەڵ. نەقیب کاروان، ئێوە لە ماوەی چەند ڕۆژی ڕابردوودا کارەکانتان دەست پێ کردووە، هاوڵاتیان ئێستا غوبارێ یان ناڕوونییە لە بەرچاویان هەیە. هاوڵاتیان کە چۆن ئەبێت سەردانی ئێوە بکەن و لە کاتی سەردانەکانا پێویستە چییان پێ بێ؟ زۆر باشە. وەڵا ئێمە لە دوێنێ کە ئەفتا هیدایەتەمان کرد لە لایەن سەرپەرشتیار ئیدارەی گەرمانەوە بەڕێز قائیمقامی قەزای کەلار کە نوێنەری حکومەتی عێراق کە لێرە ئامادە بوو دەریغان کردەوە لە ئەمڕۆ خەریکی ئیشکردنین ئەوەی پێویستە بۆ دارێکیی ئێمە جنسیە وایە ڕەگەزنامە و بڵێن ئەسڵ جنسی عێراقی ڕەگەزنامە جنسیە پێناسی باری شارستانی لەگەڵ کارتی زانیاری ئەم پێدانە یانی ڕەگەزنامە پێناسی باری شارستانی و بتاقەی سەکەن کارتی زانیاری ئەم سیانە ئەساسیین بەڵگەن بۆ ئەوەی کە کەسێک دێ یەکەم جار هەوێکەت ئەم کارتە ئەلیکترۆنیە لای ئێمە دەرهێنێ ئەم سێ شتەی پێویستە. بەڵێ یەکێکی تر لە داوایەکمان هەیە کە ئێمە لە دوێنێ کرا ئەم دایرەی ئێمە کراوەتەوە داوایەکمان هەیە لە رێگەی رادەبەڵەوە داوا لە هەموو دانیشتوانی گەرمیان بە تایبەت قەزای کەلاری خۆشەوی داوامان ئەوەیە کە ئێستا دایرەکەمان تازەیە ساعەتەمان تازەیە سەرەتای ئەم ئیشەی داوایان لێ یەکەن قەرەباڵخی نەکەنە سەر دایرەکانمان چکە ئەم جنسیە و شاریکە و کارزانەویە پوچەڵ نەبۆتەوە لە هەموو دایرەکان مامەڵە رەسمی ئیشی پێ ئەکرێ مامەڵەکانیان رایی ئەدرێ هیچ کێشەیەکی نیە داوایان لێ ئەکەین ئەوانەی کە حاڵەتی زەرونن ئەوانەی کە بۆنە جنسیەکانیان تێک چووە ئەوانەی کە بۆنە ون بووە یا بۆنە حاڵەتی ولادە وەفات زەواج تەڵاق ئەوانە کە زەرورن پێویست ئەکا پێویست ئەکا تەسکەرەکانیان بۆ بگۆڕێ. تکامان وایە تکامان وایە ئەوانەی کە زەرورن ئەوانە سەردانمان بکەن چونکە ئەمڕۆ خەڵکێکی زۆر سەردانی کردین بونەمایی سەرئێشە بۆ ئێمە ئیشەکانمان کەمتر ڕای ئەکرا بەهۆی ئەوەی کە ئەو بەڵگانەی کە پێویستە هەیانە هیچ کێشەیەکیان نیە چونکە ئەم کارتە ئەلکترۆنیە بۆ ماوەی پێنج ساڵە تا پێنج ساڵ ئیشی پێکرێ هیچ کێشەیەکی نیە دڵنیام دوای ئەمەش مدەتەی درێژ ئەکرێتەوە بۆیە تکامان وایە هاوڵاتیان سەبریان هەبێ پەلە نەکەن لەم ئیشە. بەڵێ یەکێکی تر لەو پرسیارانەی کە زۆر دەکرێت هاوڵاتیان باسیەوە کەن کۆمەڵێکی خەڵکی زۆرەیە کە نفوسی بۆی مادەی سەوچ لەوە ڕۆشتۆتە ناوچەکانی و کوچەلو لاو خانەقین ئەوانە ئێوە تەعاملیان چۆن لەگەڵا ئەکەن وەلایەوە ئیشوکاریان ڕایی ئەکریانە سەرەتا ئێمە وەکو فەرمانگەی کارتی نیشتمانی کەرار ئیش بۆ هاوڵاتیانە کەین کە نفوسەکانیان لای ئێمەیە کەوایە پێناسی بارە شارستانیەکانیان سەر بە دایرەی ئێمە بەڵێ نەخیم کاروان ئەگەر لە کۆتای ئەوەمان پێ بڵێی داواکاری ئێوە لە هاوڵاتیان چیە وە داواکاریتان لە لایەنە ڕەسمیەکانیش چیە؟ بەڵێ وەڵایی داوامان لە لایەنە بەڕێزەکان لە هاوڵاتیان بە هەموو لایەن سنوری گەرمیان و قەزای کەلار داوامان ئەوەیە هەموو داوایکی ئێمە ئەوەیە کە هاوڵاتی ئەوەی کە مامەڵەکانی مەزبوتە جنسێ جنسێ عراقی کارتی زانەری ئەوانەیە یانی پلەیان نەبێ دڵنیاین ئەم مامرانە لە هەموو دایرە ڕەسمییەکان ئیشی پێ بێت هیچ کێشەیەکیان نییە، وەک پێشتر پێم وتن ئەوانەی کە هەیە پێناسەکانیان تێکچووە، ئەوانەی کە ون بووە، ئەوانەی کە ولادەیە، وەفاتە، زەواجە، تەڵاقە، ئەمانە ئێمە ئیشیان بۆ بکەین، چونکە ئێمە سەرەتا مامەڵەیەکی کەم ڕایی ئەکەین، بەهۆی ئەوەی کارمەندەکانمان تازەن سەرەتان لە ئیشەکە تا ئەونە ڕایی دێت، دوای ئەمەیش لە ڕێگەی لە ڕێگەی سایتێکەوە کە لە هەموو سایتەکان بڵاوکراوەتەوە بگوێرەی پتاقە وەتەنیە کە بەغا خۆی سەرپەرشتی ئەکا لە رێگەی ئەوە ئیستمارەیەکێ پڕ ئەکرێتەوە ئەلکترۆنیەن بە ئەنتەرنێت لەوێ پڕت کردەوە خۆی رۆژێکت بۆ دائەنێ بەڵام ئەمە جارێک ئێمە نەخرایە ناو سیستەمەکە بۆ دواڕۆژ ئەمە ئیزافە ئەکرێ کە ئەوە بوو ئیتر هاوڵاتی یانی حەقی خۆیەتی ئەو رۆژە بێ بۆ نمونە رۆژی پەنجا کەس سەد کەس هەشتا کەس پێکی ئاوان بۆ دیاری ئەکەن. بەڵێ بیسەرانی بەڕێز و خۆشەویست، ئەوەی گوێتان لێبوو وتەکانی نەقیب کاروان ئیبراهیم بەڕێوەبەری فەرمانگەی کارتی نیشتیمانی کەلار بوو کە لە دوێنێوە فەرمانگەکەیان دەستی بە کارکردن کردووە و باسی لەوە کرد کە هاوڵاتیان پێویستە کە بە شێوەیەکی ڕێک و پێک تەنها ئەوانەی کە نفوسیان قەزای کەلارە سەردانیان بکەن چونکە لە ئێستادا سەرقاڵێکی زۆریان بۆ دروست بووە و وەکو خۆشی وتی تووشی سەرئێشە و کێشە بوونەتەوە ئیشەکانیان